زۆری پێ خۆش بوو کە سەرەنجام لە ڕازۆ میخین و ڕاستکۆلنیکۆف جیا بۆوە. سەری داخست و ڕێگەی لە بەر گرت. پەلەی بوو کە هەر چۆنێک بووە زوو لێیان ون بێ. تا هەر چۆنێکە ئەو بیست هەنگاوەی ئەیگەیەنێتە پێچی کۆڵانەکە زووتر ببڕێت و تەنیا بمێنێتەوە. ئەوسا لەو کاتەدا کە هەر بە پەلە ڕوا ئەتوانێ تەماشای کەس نەکات و لە هیچ شتێک ڕا نەمێنێ بەڵکوو تەنیا هەر بیر بکاتەوە. ڕابردوو بێنێتەوە یاد و هەڵی سەنگێنێ. هەرگیزاو هەرگیز پێشتر ئەم جۆرە هەستەی نەبووە دنیایەکی تازە نادیار و ئاڵۆز کەوت بۆ دڵیەوە لە پرێکدا ئەوەی بیرهاتەوە کە خودی ڕاستکۆلنییکۆف خوازیاری ئەوە بوو ئەمڕۆ ڕەنگە بەیانەکەی یان هەر ئێستا بهاتە بۆ لای ترپەی دڵی زیادی کرد وەک مناڵێکی ترسا و کە لە یەکێک بپارێتەوە لەبەر خۆیوتی هەر ئەمڕۆنا تکات لێکم ئەمڕۆنا خوا گیان بۆ لای من لەم ژورەدا ئەبینیت ئای خوایە بێگومان لەو کاتەدا بە هیچ جۆرە گاگای لەو پیاوە نەناسە نەبوو کە کەوت بە دوای و هەنگاو بە هەنگاو چاودێریە کرد هەر لەو دقیقەوە کە لە ماڵی ڕاستکۆلنییکۆف هات بۆ دەرێ کەوت بۆ دوای لەو چرکە ساتەوە کە هەرسێکیان واتە ڕاز و میخین ڕاستکۆلنییکۆف و ئەو بۆ قسەکردن لە ڕاڕەوەکە داوەستا بوون ئەو ڕێبوارە لە کاتێکدا بە پاڵیاندا تێپەڕی بوو هەر بە گوێ لێبوونی قسەکانی سۆنیاکەی وت پرسییم جەنابی ڕاستکۆڵنییکۆف لە کوێژی لە ناکاودا مچڕکی پیاهات خێرا بەڵام زۆر بەوردی تەماشای هەرسێکیانی کرد بە تایبەتی ڕاستکۆڵنییکۆف کە کچەکە ڕووی دەمی لەو بوو پاشان سیرێکی ماڵەکەی کرد و لە یادی خۆیدا هێشتەوە گشت ئەم کارانە لە چرکە ساتێکی سەر ڕێگادا ڕویاندا و ڕێبوارەکە کە ئیویست کەس نەیبینێ کەمێک دوورکەوتەوە و بەدەم چاوەڕێکردنەوە هەنگاوی خاوبوونەوە چاوەڕێ سۆنیا بوو بینی کاوان خواحافیزیان لە یەکتر کرد زانی ئێستا سۆنیا بەرەو شوێنەکەی خۆی ئەڕواتەوە پیاوەکە لەو کاتەدا کە وێنەی سۆنیای ئەهێنایە بەرچاوی بیری کردەوە ئاخر ماڵەکەی لەکوێدایە من ئەم دەم و چاوم لە جێگایەکدا بینیوە ئەبێت بزانم کە گەشتە پێچەکە بەرەو شقامەکەی ترچوو ئاوریدایە و سۆنیای بینی کە هەر بە هەمان ڕێگادا بە دوای ئەمدا دێت و ئاگای لە هیچ نەماوە کە سۆنیا گەشتە سەری کۆڵانەکە بەرەو هەمان شەقام وەرگەڕا پیاوەکە بێ ئەوەی چاولە و لە شەقامەکەی ئەو بەرهەڵ بگرێ کەوتە دوای دوای پەنج هەنگاوێک پیاوەکە دیسان بەرەو شەقامەکەی ئەو بەرواتە بەرەو لای سۆنیا چوو پێگەیشت لە دوایەوە بە دووری پێنج هەنگاوێک ئەڕۆشت پیاوێکی تەمەەن پ ساڵ بوو باڵای لە باڵای ئاسایی بەرزتر و شانەپانەکانی دیمەنێکی کۆمیان ئەدایە جلەکانی هەرا و جوان و وە خانەدانێک ئەهاتە بەرچاو گۆچانێکی قەشەنگی بەدەستەوە بوو کە لەگەڵ هەر هەنگاوێکدا بە پیادە ڕێەکەدا ئەکێشا و دەستکێشێکی تازەشی لە دەستا بوو دەموچوی پان و تا ڕادێک پەسەند و ڕنگ و ڕوشی نوێ و لە پترسبۆرگی نەئەچوو قژی زۆر پڕ و زەرد و کەمێک سپی ئەینوان ڕیشی پان و پڕوو و ئەهاتە بەرچاو کە لە قژی سەری زەرتر بێ چاوی شین و ڕوانینی هێور و ورد و بەڕامان بوو لێوی سوور بوو بە گشتی زۆر باش مابوو وا دەرەکەوت کە لەو تەمەەی کردوێتی لاوتر بێ کە سۆنیا گەیشتە ڕووبارەکە هەردووکیان لەسەر پیادەڕێکە بە یەکدی گەیشتن پیاوەکە کە لی ئەڕوانی هەستی بۆ کرد حاڵەتی کچەکە شپرزە و سەرسامە کە سۆنیا گەشتە ساختمانەکەی خۆیان لە دەرگای دەرەوە چوە ژوورێ پیاوکەش هەر وای کرد و ئەدوت کەمێک سام گرتوێتی کە سۆنیا گەشتە حەوشەکە بەلای ڕاستە بەرەو ئەو شوێنەی پلیکانەی ماڵەکەی بوو تێکێشە پیاوە نەناسەکە لە ژێر لێوتی بە بە دوای سۆنیادا بە نەردەوانەکەدا سەرکەوت لەوێدا تازە سۆنیا هەستی پێکرد کە گەشتە نهۆمیسێ لە داڵانەکەدا سوڕا و زەنگی ژووری نۆی لێدا لای خاتوو ڕسلیخ گرتۆ دا کارلوڤنە چ ڕێکەوتێکە؟ سۆنیا بە وردی لێی ڕاما پیاوەکە بە خۆشیەوە لەسەر قسەکانی ڕۆشتوتی دراوسێن ئاخر من سێ ڕۆژە هاتوومەتە شارەوە پێم خۆشە جاری تر یەکدی ببینین خوات لەگەڵ ڕازومیخین لە ڕێگادا کە بەرەو ماڵی پۆرفیریە چوو گەلێک شپرزە بوو چەند جارێک بەڕاستکۆڵین کۆفی وت برادر ئەمە زۆر چاکە من خۆشحاڵم خۆشحاڵ ڕاستکۆڵین کۆف لای خۆیەوە بیریە کردەوە آخر لە چی خۆشحاڵیت ڕازومیخین وتی آخر من نەمەزانی تۆیش لای پیرێژنەکە بارمتت هەیە ئەمە ئاخر من تەنیا یەک ڕۆبلی زیوم هەیە ئەمەیش لە پای ئەو ڕێنە نەفرەتیانەی دوێنێشەوە وشەی وڕێنەی بە ئاوازێکی زۆر کاریگەرانە وت ڕازۆ میخین بە پەلە و نەیشەزانرا بۆ بڕوای بە ڕاستکۆلنییکۆف کردوتی وایە بەڵێ بەڵێ بەڵێ ئەیکەواتە بۆ توا دەوت ئەزانیت تۆ لە کاتی وڕێنەکەتدا بەردەوام باسی ئەمستیلە و زنجیر دەکرد باشە بەڵێ بەڵێ ڕوونە ئێستا هەموو شتێک ڕوون و ئاشکرایە ڕاستکۆڵنییکۆف لە دڵی خۆی داکەوتە ڕاوێژ وتی کەواتە سیر ئەم بیرۆکەیە لە سەریاندا ڕیشەی داکوتاوە آخر ئەم پیاو ئامادەیە لە باتی من لە خاج بدێت و زۆریشی پێخۆشە و مەسلەکەیش ڕوون و ئاشکرایە چونکە من لە کاتی وڕێنەکاندا ناوی ئەموستی لەم هێناو سەیرە هەموو بڕویان بەمە هەیە بە دەنگی بەرز پرسیوتی تۆ لەو باوەڕدایت ئێستا لە ماڵ بێ ڕاز و میخین بە پەلە وەڵامی دایەوتی لە ماڵە لە ماڵە هاوڕێ ئەو گەنجێکی باشە ئەی بینیت وەلێک کەمێک بەدە یعنی بێگومان پیاوی ناو کۆمەڵە بەڵام لەلایەنێکی ترەو بەدە لاوێکی بە ئاوەزە بەڵێ بە ئاوەزە هیچ بێ ئەقڵ نییە بەڵام شێوازی بیرکردنەوەی زۆر تایبەتە بێ متمانە بە دبین و دڵڕەقە حەزی لێ فێڵ لە مرۆڤ بکە نەک بەو مانایی لە ڕێگە لابدا بەڵکو و سەر بنێتە سرت شێوازی کارکردنی کۆن و مادیە بەڵام لە کارەکەیدا شارەزایە زۆری لێزانێ ساڵی پار کێشەیە کە پەیوەندی بە کوشتنەوە هەبوو هەرچەندە تا ڕادەیەک هیچ شوێنەواری نەمابوو کەچی دۆزیەوە زۆر زۆری پێخۆشە تۆ بناسێ ڕاستکۆڵنییکۆ وتی جا بۆ ئەوەندە زۆر ڕازوی میخێن وتی نەک لە بەرەوەی ئەزانیت لەم دوایە داواتە لەو کاتەوە کە تۆ نەخۆشکەوتیت من گەلێک جار ڕێکەوت لەباری تۆوە زۆر بە درێژی قسەم بۆ کرد ئەویش گوێە گرت کەزانی تۆ بەهۆی ئەو بارە نالەبارەتەوە ناتوانانی خوێندنی یاساتەوە بکەی وتی بەداخەوە لەوە تێگەشتم واتە لە هەموو ئەم شتانەوە نەک لە بەرهۆیەک دوێنێ زامیۆف بڕوانە ڕودیا من دوێنێ بە سەرخۆشی کە ڕۆشتمە بۆ ماڵەوە چەند قسەیەکم کرد ئەزانی تاوڕێ ئەترسم نەک مەسلەکە گەورە بکەی ڕاستکۆلنکۆڤوتی چی ئەوەی کە من بەشێت هەزانن جا چێ ناڵێ ڕاستە ڕاستکۆلنیکۆف بە زۆر پێکەنینی لە خۆی هێنا ڕازوم خێنوتی بڵێ بەڵێ، یانی، ئاه، نا. دەی، دەربارەی هەموو ئەو شتانەی وتم و دەربارەی مەسەلەکەی تریش، هەمووی قسەی قۆڕ و ئەنجامی مەستی بوو. ڕاسکۆڵنیکۆف خۆی تووڕە کرد و هاواری کرد و وتی، ئاخر بۆ داوای پۆزشەکەی؟ بۆ نازانی لە هەموو ئەم شتانە چەند بێتاقەت و بێزارم؟ ئەوی نیگەران کردبوو ڕاستکۆڵنییکۆف بە ڕەنگی پەڕی و دڵە کوتێەوە بیری کردەوە بۆ ئەم کابراژە بێ بکەومە پاڕانەوە و لاڵانە و ڕفتارم سروشتی بێ وەێ لە هەمووی سروشتی ترەوەیە کە هەرگیز نەپارێمەوە نە بە دەستیان قست و نە بە جەخت لەسەرکردنی نا دیسانە و ئەویش نابێ بە سروشتی باشە بابزانین چی ڕوەدا بزانین ئێستا بڕۆم یان نەڕۆم باشترە پەروانە خۆی بەرەو ئاگری مۆمەچێ دڵم لێدا ئەمە خراپە ڕاز و میخێنوتی لەو باڵەخانە ڕانخۆڵە مێشێداژی ڕاستکۆڵنییکۆف لە دڵی خۆی داوتی لە هەمووی گرنگترەوەیە کە ئایا پۆرفیری ئاگای لەوەیە من دوێنێ چوومەتە ماڵی ئەو پیرێژنە یان کە من لەبارەی خوێنەوە پرسیارم کردووە ئەبێت هەر ئێستا ئەوە بزانم هەر کە چوومە ژوورەوە بێت لە دەموچایەوە ئەوە تێبگەم ئەگینا تەنانەت ئەگەر بشفەوتێم ئەبێت ئەوە بزانم لە پرێکدا بە زەردەخەنەیەکی ساختەوە ڕووی لە ڕازوو میخین کردووتی ئەزانیت هاوڕێ من لە بەیانەوە هەستم پێ کردووی تۆ لە بارێکی شپرزە و ناخۆش دایت ڕاستە ڕازوو میخین بە توڕێوتی ناخۆش بە هیچ جۆرێک ناخۆشیم نییە. ڕاسکۆلنیکۆف وتی، نا هاوڕێ، ئەوە دیارە، لەسەر کورسییەکە وا دانیشتبوویت کە هیچ کاتێک وا دانانیشی. لە کەناری کورسییەکە دانیشتبوویت و بەردەوام مچڕک بە لەشت دائەهات. لە خۆتەوە هەڵەسایت. جارێک تووڕە بوویت و لە پڕێک دائەهاتیتەوە سەر خۆت. تەنانەت سوورە بوویتەوە، بەتایبەتی کە داوەتی نانخواردنی نیوەڕۆیان کردیت. زۆر سوور بوویتەوە ڕاز و میخینوتی نا هیچم نەبوو درۆکەیت تۆ ئەتەوێت بڵێ چی ڕاستکۆڵنییکۆ وتی بۆگ مناڵە قوتابی ڕاوە ڕێویەکەی نەفرەت لە شەیتان دیسان سووردا گەڕیت ڕاز و میخینوتی بەڵام تۆچ بەرازێکیت ڕاستکۆڵنییکۆ وتی آخر تۆ بۆ ئەپەشۆکەیت هەی ڕۆمیۆ ئارام بە من ئەمڕۆ لە هەندێک جێگا باسی ئەمانەکەم دایکمە هێنمە پێکەنین هەروە هەندێک کەسی تریش ڕازم خێنوتی گوێ بگرە گوێ بگرە آخر ئەمە قسەی دڵمە ئەمە آخر ئەمە چمانایەکی هەیە نەفرەت لە شەیتان لەشی ڕازومی خین لە ترسا وەک شەختەی لێ هاتبوو بە تەواوی کەوتە تورتە تورت وتی چیان پێڵیت من هاوڕێ ئای چ بەرازێکیت ڕاستکۆڵنییکۆڤتی ڕێک وەک گوڵی بەهار ئەگەر بزانیت ئەم حاڵەتت چەند لێ دێ ئەی ڕۆمیە نیومەتری ئەمڕۆ چاک خۆت شتووە نینۆکیشت پاکردێتەوە ها تۆکەی وابوویت بەخوا ڕۆنیشت لە سرت داوە ئادەی سرت دانەوێنە بابی بینم ڕاز و میخنوتی هەی بەراز ڕاستکۆلنییکۆڤ وا پێکەنی هەستە کرد خۆی بە پێوە ناگرێ هەر بۆ پێکەنینەیشەوە چووە ماڵی پۆرفێری پترۆڤچ ڕاستکۆلنییکۆفیش وایویست لە ناو ژوورەکانەوە گوێت لە دەنگی پێکەنینیان بوو کە هێشتا ئەوان لە ڕاڕەوەکەدا بوون وایش چووە ژوورێ ئەدوت هەموو توانای خۆی لەوەدا کۆکردۆتەوە کە پێکەنینەکەی بگرێ لە دوایەوە ڕاز و میخین بە ڕووێکی تووڕە و ترۆ سوورە گوڵەباخ بە باڵایەکی بەرز و شپرزەوە بە شەرمەوە چووە ژوورێ سەر و سیمای لەو چرکە ساتەدا ئەوەندە پێکەنین هێنەر بوو کە پاکانەی بۆ پێکەنینەکەی ڕاستکۆڵنی کۆفە کرد ڕاست کۆڵنی کۆف کە هێشتا بە خاوەن ماڵەکە نەناسێنرا بوو سەری دانەواند و سلاوی لە خاوەن ماڵەکە کرد کە لە ناوەڕاستی ژوورەکەدا وەستابوو بە نیگایەکی پرس ئامێزەوە لێ ڕوانین ڕاستکۆڵنییکۆف دەستی درێژ کرد و دەستی خاوەن ماڵی وشی وا هاتە بەرچاو کە هێشتا ڕاستکۆڵنییکۆف نەیەتوانی بە تەواوی ڕێگا لە شادمانەکەی بگرێت و دووسێ و شەبڵێت و خۆی پێ بناسێنێ بەڵام هەر ئەوەندەی کە وێنەیەکی جددی لە خۆگرت و لە بەرخۆیەوە شتێکی وت لە ناکاودا لە خۆیەوە دیسان تەماشایەکی ڕازومیخێنی کرد و ئیدی توانای خۆگرتنی نەما، دایە پڕمەی پێکەنینێک کە تا ئەو کاتە بە هەزار حاڵ خۆی پێ گیرابوو. وا ئێستا بێ ویستی خۆی قوڵپی دا. ئەو ڕق و تووڕەییە نائاسایی کە ڕازومیخین بەرامبەر بەو پێکەنینە ڕاستگۆیانە بۆی پێشهات، وێنەیەکی زۆر سروشتی و خۆشی دایە دیمەنەکە. ڕازومیخین وەک بە دەستی ئەنقەست کۆمەک بەو دیمەن و حاڵەتە بکا کە هاتبووە دی، هاواری کرد وتی ئەی شەیتان! دەستیشی وا ڕاوەشان کە بێ ویستی خۆی بەر مێزە خڕە بچکۆلەکە کەوت کە پیاڵە چای خاڵی لەسەر بوو هەموو ئەو شتانە ئاوەژوو بوون و کەوتنە سەر زەوی و هەراوزەنایان نایەوە پۆرفێری پیتۆڤچ بە خۆشیە و بە دەنگی بەرزوتی بەڕێزان آخر بۆ کورسیشکێنن بۆ زیان بە سامانی دەوڵەتەگەێنن شانۆکە ئەم دیمەنەی هەبوو ڕاستکۆڵنییکۆف هەر پێکەنی و ئەوەی لەبیر کردبوو کە دەستی لە نێودەستی خاون ماڵەکەدا بەڵام لەبەرەوەی ڕادەکەی ئەزانی چاوەڕێی دەرفەتێک بوو کە بە شێوەیەکی زۆر سروشتی دەستی دەربێنێت و کۆتایی بە دیمەنەکە بهێنێ ڕاز و میخین کە لە کەوتنی مێزە بچکۆلەکە و شکانی پیاڵەکان بە تەواوی پەشۆکا بوو نیگایەکی غەمگینانەی کردە وردە شووشەکان تفی ڕۆکردە سەر زەویەکە و بە پەلە بۆ لای پەنجەرەکە سوڕا بە ڕوویەکی زۆر گەژوومۆنەوە پشتی لەوان کرد و بێ ئەوەی هیچ ببینێ لە پەنجەرەکەەوە بۆ دەرەوە هەڵی ڕوانی پۆرفیری پیتۆڤچ پێکەنی و حەزی پێکەنینی بەردەوام بوو و لێ دیار بوو کە چاوەڕێ ڕوونکردنەوەی کرد لە گۆشەیەکدا لەسەر کورسێک زامی توف دانیشتە بوو بە هاتنی میوانەکان هەستا هەر بە پێوە چاوەڕێی کرد و زەردەخەنە لەسەر لێوی نەئەبڕا سەری سوڕما بوو تەنانەت بە بەدحاڵی بوونێکەوە لە دیمەنەکە و بە تایبەتی لە ڕاستکۆڵنی کۆفی ڕوانی ئامادەبوونی زامی توف کە چاوەڕێ ناکرا ڕاستکۆڵنی کۆفی بە شێوەیەکی ناخۆش سەراسی مەکرد لەگەڵ خۆی داکەوتە دوان ئەبێت بیر لەمەیشان بکرێتەوە پاشان بە شەرمێکەوتی داوای لێبوردنەکەم بەندە ناوم ڕاستکۆڵنییکۆفە پۆرفری وتی ببوورە زۆرم پێخۆشە کە بەم جۆرە هاتی تەژوورەوە پاشان پۆرفیری ئاماژەی بەرەو لای ڕازو میخین کردوتی بەڵام ئەو بۆ ناوێت تەنانە سلاویش بکات ڕاستکۆلنکۆڤوتی بەخوا نازانم بۆ ئەندە ڕقی لەم ناستاوە من هەر ئەوەندە لە ڕێ پێموت کە لە ڕۆمیۆچێت و ئەوەشم سەلماند و هیچ شتێکی دی لە ئارادا نەبوو ڕازومیخین بێ وەی ڕووی وەربجێڕێ وتی بەراز پۆرفیری بە پێکەنێ وتی دیارە گەلێک بەڵگەی گرنگ هەیە بۆیە ئەو بەتاقە وشەیەک وا ڕقی هەستاوە ڕازومیخین لە ناوەڕاستی قسەکانی پۆرفیریەوە تێ هەڵچووتی ئیدی چی لێ کۆڵەرەوە کورە نەفرەت لە هەمووتان پاشان بە ڕوێکی کرا و شادەوە وەک هیچ ڕووی نەدابێ، دەستی بە پێکەنین کرد و لە پۆرفیری پیترۆڤیچ نزیک بۆ وتی، بەسە. لە ڕاستی دا ئێمە هەموومان کەرین. با بچینەوە سەر باسەکە. ئەمە ڕادیۆن ڕۆمانۆڤیچ ڕاسکۆلنیکۆفی هاوڕێمە. یەکەم ناوی تۆی بیستووە و ئەیەوێت بتناسێ. دووەم کارێکی بچووکی لەگەڵتا هەیە. دەی زامیتۆف، ئەی تۆ لێرە چی ئەکەی؟ ئێوە یەکتری ناسن؟ لە کەیەوە؟ ڕاستکۆلنییکۆف بە نیگەرانیەوە لەگەڵ خۆیدا دووە ئەی ئەمان چیە زامی توف بە ڕووکەش پەشۆکە بەڵام زۆری نەبرد بێ دەربەستانەوتی دوێنێ لە ماڵەکەی خۆتدا یەکترمان ناسی ڕازمی خێنوتی کەواتە خوا نەویست زەرەرێکی بەدوا بێ هەفتەی ڕابردوو زۆری پێداگرت کە هەرچۆنێک بووە لەگەڵ تۆ و پۆرفێری یەکتر بناسن وە لە ئێوە بەبێ منیش یەکدیە ناسن توتنەکەت لە کوێ دایە؟ پۆرفیری پیتۆڤیچ جلی ماڵەوەی لەبەردابوو کراسێکی سپی خاوێن و دەمپێکی کۆنی لە پێدابوو. تەمەنی سی پێ ساڵ و باڵای لە باڵای ئاسایی کورتتر بوو تا ڕادەیە گورگن و قەڵە و بەخۆ بوو دەم و چاوی تاژرا و نەڕیش و نەسمێڵی نەبوو قژی لە پشت سرە گەورەکەیەوە کە بە شێوەکی تایبەتی لە پژملیەوە دەرەکەوت کورت کرابووە دەم و چاوە خڕووقەڵەوەکەی لەگەڵ لوتەپانەکەیدا بە ڕەنگێکی زەردەوە هەروەک نەخۆش دەرەکەوت و تا ڕادەیەکیش مای گاڵتە پێکردن بوو ئەگەر لەبەرچاوی نەبواە چاوانێک کە درەوشانەوەیەکی نمناکیان تیا بوو مژۆڵەکانیشی کە تا ڕادێک سپی بوون و ئەدوت هەمیشە لە چاو بڕکێدان سیمای میهرەبانەینوان نیگای چاوەکان لەگەڵ پەیکەرەکەیدا کە تا ڕادێک ئەچووە سەر پەیکەری ژنێکی لادەی